کاناڵی توتڕک بەشی هەشتەمی کتێبی پێکەنینی گەدا چیرۆکی کەشکۆڵی جادوویی وەیسە و ناسکۆڵ تاقانەی دایک و باوکی خۆیان بوون بە نازداری پەروەردە کرابوون یارە و پیرۆتی باوکیان برایەتیان خۆش بوو چەندیهای چەند ساڵ بوو دڵی یەکتریان نەیەشاندبوو، لەسەر ماڵ مابوونەوە و بە برابەشی ڕایان دەبوارد. ڕان و پاتاڵیان بوو. لە زەوی و زاری فەرەیدوون بەگدا دەیان لەوەڕاند و بژیوی خۆیان پەیدا دەکرد. هەرچەند دەوڵەمەند نەبوون، بەڵام سەبارەت بەوە کە هێدی و هێمن و بێوەی بوون، خەڵکی ئاوایی خۆشیان دەویستن. وەیسە و ناسکۆڵ کە جووتە منداڵی ماڵ بوون، هۆگری یەکتر بوون و لە یەک جیا نەدەبوونەوە. بە یەکەوە دەچوونە مەزرا بۆ لای باوکیان و بە یەکەوە دەهاتنەوە ماڵ بۆ لای دایکیان. بە یەکەوە لەگەڵ بەرخۆلەکان یارییان دەکرد. ساڵ و مانگ بە دوای یەکدا تێدەپەڕین و وەیسە و ناسکۆڵیش بە خۆدا دەهاتن و گەورە دەبوون. تا گەورەتر دەبوون، خۆشەویستییان پتەوتر و هەواڵەتییان گەرمتر دەبوو. ڕۆژێ لە ڕۆژان یارە و پیرۆت بە یەکەوە دانیشتبوون باسی حاڵ و باڵی خۆیان دەکرد یارەی باوکی وەیسە بە پیرۆتی گوت ئێمە چەند ساڵە برایەتی خۆمان ڕاگرتووە و بە تەبایی و سەر و دڵخۆشی ڕامان بواردووە ئێستاش با کارێکی وا بکەین منداڵەکانیشمان وەکو خۆمان بن و لە یەک جیا نەبنەوە خۆت دەزانی لە منداڵیەوە بەیەکەوە گەورە بوون و زۆر هۆگری یەکترن. پیرۆت کوتی، یارە من هەرگیز نابمە دڕکی مەم و زین و ئۆباڵی وەیسە و ناسکۆڵ ناهێنمە ئەستۆی خۆم. برالە منیش دەزانم پاروو لە دەم بکەوێتە خوارێ بۆ کۆش باشە. ئێمە کە براین دیارە کچی منیش بۆ کوڕی تۆ چاکە. بە بێ ئەوەی تۆ بڵێی من خۆم ئەمەم هەر لە دڵدا بوو. شەوێک مەلای ئاوایی و دوو سێ کەس لە دەرو دراوسێی خۆیان بانگ کرد و ناسکۆڵیان لە وەیسە مارە بڕی. مەلا بە چاکەی یارە و پیرۆتە هاتە خوارێ و زۆری بە وەیسە و ناسکۆڵ دا هەڵکوت و دوعای خێر و پیرۆزبایی ئەو کارە چاکەی کرد. یارە بە هێواشێک دەستی بۆ لای مەلا درێژ کرد و دوو دیناری مارە بڕانە دا بە مامۆستا. مەلا سەر لە نوێ دەستی کردەوە بە پیرۆزبایی و دوعای خێر و پاشان هەڵستان و ڕۆیشتن. وەیسە و ناسکۆڵ ئیتر لە دوو منداڵی ماڵ و دوو هاواڵی خۆشەویستەوە بوونە دەستگیرانی یەکتر و شەرمیان دەکرد وەک جاران بە یەکەوە نەدەگەڕان شەرمیان دەکرد و وەک جاران بەیەکەوە نەدەگەڕان، بەڵام تا دەهات عەشق و ئەوین لە دڵیاندا زیاتر تین و تاوی دەساند. پاییز کە خوری و ڕۆن و شەک و کاوڕیان فرۆشت، کەوتنە سەروکاری زەماوەندی ناسکۆڵ و وەیسە، جگە لە خەڵکی ئاوایی لە کەسوکاری خۆیشیان گێڕاوە و سێ ڕۆژ شاییان کرد و بە تەقەی دەهۆڵ و زوڕنا داوەتیان گێڕا. کچ و کوڕ و ژن و پیاوی ئاوایی بە چەپی و ڕۆینە و سوێسکەیی و شێخانی هەڵدەپەڕین. یارە دەستپێشکەری خۆیی کرد. نەیهێشت گزیر بێتە سەری، دە دیناری سوورانە بۆ فەرەیدوون بەگ برد و دوو دیناریشی شیرنی دا بە کوێخا و کاوڕێکیشی پێشکەشی ئاغا ژن کرد. دوو سێ ساڵێک بە سەر زەماوەندی وەیسە و ناسکۆڵدا ڕابورد. ساڵێک دەرد کەوتە ناو ڕانەکەیان و بەر و دوای کوشت. چەند سەرێکیشی کە لە چنگ دەرد ڕزگاری بوو ناچار فرۆشتیان و دایان بە نان و ئیتر بە یەکجاری پەکیان کەوت. دەبوو بە ڕەنجبەری و سەپانی خەڵک بژیوی خۆیان پەیدا بکەن. وەک جاران دەستیان نەدەڕۆیشت بێگارانە بدەن، ناچار بوون خۆیان بچنە بێگاری ئاغا. جارێک گزیر هات و دەنگی دان بۆ بێگار، پیرۆت کوتی من دەچم، یارە نەیهێشت و گوتی تۆ لە من پیرتری و برا گەورەی، تا من ماوم ناهێڵم لەگەڵ مناڵ و مەزنە چی بۆ بێگار، وەیسەش ڕەنجبەری خەڵکە، من خۆم دەچم، یارە نان و شەکر و چاو خۆری و پیاڵەی خستە تۆشەبەرەیەکەوە و کڵاشەکانی کردە پێی و دەستی دا داس و کەوتە دوای گزیر، کاتێ گەیشتە ناو بێگارچیەکان و دیتی هەموو هەرزەکار و کوڕ و کاڵن و کەسی لە تەمەنی ئەویان تێدانیە، زۆر بە زەیی بە خۆیان داهات و لە دڵی خۆیدا وت و ویرەی ئەوەی دەکرد کە ئەگەر نەهاتی سواری شانیان نەبوایە و هەژار نەکەوتنایە یان بێگارانەیان ئەدا یا دەیتوانی وەیسە بنێرێت. هەر چۆنێک بوو کەوتنە بەندەن و ڕوویان کردە کەماجاڕی فەرەیدوون بەگ. کەماجاڕەکە بە هەورازێکی زۆر سەخت و کووڕ و تەڵانێکی ڕژد و بەردەڵانەوە بوو. لای خوارووشیان هەڵدێر و زەرد و ماه بوو. بەریان لە کەماکەندن گرت. یارە کەوتبووە لای ڕەوەزە بەردێکەوە و جگە لە ماندوویی و شەکەتی وتوویرەش زۆری بۆ دەهێنا و دڵتەنگی دەکرد. یارە کەوتبووە لای ڕەوەزە بەردێکەوە و جگە لە ماندوویی و شەکەتی وتوویرەش زۆری بۆ دەهێنا و دڵتەنگی دەکرد. کوڕ و کاڵ دەنگی یەکتریان دەدا وەک گرەوکاری وەک گرەوکاری دەیانویست لە یەکتر پێشکەون. یارەی هەژار پیر و بێهێز بوو، لەگەڵیان دەرنەئەچوو، لە لایەکیشەوە لەوە ئەترسا کە سەرکارەکەیان قسەیەکی سووکی پێ بڵێ. ناچار ئەویش کەوتبووە پەلە و تەکانی دەدا. چاویشی کز و پڕووش بوو. باش ڕێی بەدی نەدەکرد. لەناکاو لە ڕەوەزە بەردەکە قاچی خلیسکاو هەڵدێرا. کاتێک چوونە سەری بێهۆش کەوتبوو، ئێوارە بە دارە تەرم بردیانەوە ماڵەوە، یارەی بەدبەخت پشتی شکابوو، چەند ڕۆژێک بە ئێش و ئازارەوە ژیا و مرد، خەڵکی ئاوایی سەرەخۆشیکەری دێهاتی دەوروبەر سەریان تێکردن، شین و شایی دەستەوایە، ئەمڕۆ لەمانە سبەینێش لەوان، ئەبێ پیاو بە تەنگ خزم و هاوماڵەوە بێت. چەک و پووشێکی پووشیان لە پرسەدا ڕۆیشت، ئەمجار پیرۆتیش هەرچەند وەیسە تەقەلای دەدا نەهێڵێ کار بکا، کەڵکی نەدەگرت و بەو پیرییەوە تەکانی لە خۆی دەدا و ئیشی دەکرد. تا ئەویش لە خەم و خەفەتی براکەی و بێ خۆراکی و کەم حەسانەوەیی ئاخری نەخۆش کەوت و چەند ڕۆژێک لەسەر جێگا بوو ئەوەندەی خێر و سەدەقەیان بۆ بەخشیەوە و نوشتە و دوعایان بۆ کرد سوودی نەدا و لە دونیا دەرچوو. وەیسا بە تاقی تەنیا مایەوە، دەبوو ئەرکی ئاغاش بگرێتە ئەستۆی و ناسکۆڵ و دایک و خەسوویشی بەخێوکا. ئەم قوڕبەسەرە هەر کردەی ئەوە بوو بردەی شەیتان. ئەم قوڕبەسەرە هەر کردەی ئەو بوو بردەی شەیتان، تا نانی پەیدا دەکرد شەکروچا نەبوو. تا چەوری و بەرە چێشتی دەست ئەخست جل و بەرگ نەبوو سەری لێ شێوا خۆشی نەیدەزانی چ بکا ئەمانەش گشتی لەوێ بوەستێ هەر تاوناتاوێکیش دەنگیان دەدا بۆ بێگار و هەرەوەز وەیسە بۆ ئەوەی لە بێگار تەرخان بێ قەتپاڵێکی خوایی لە فەرێدوون بەگ مەختە گرت کە بنێشتی لێ بکات ڕۆژانە بەو لێڕەوار و نزارە چڕوپڕەدا دەگەڕا و دارەبەنی دەدۆزییەوە، لەلەی دەکردن و کۆچەڵەی بە بەرەوە دەنان بۆ بنێشت. دارستانەکە هێجگار پڕ بوو. هەمیشە مەترسی ورچ و پڵنگ و دڕندەی تری لێ دەکرا. یەکێکی وەک وەیسە بێ بژێو و داماو نەبوایە، کەمتر دەیوێرا ڕووی تێکا. دارەبەنەکان ئەستێور بوون و بنێشتێکی زۆریان دەردەدا، وەیسە کە دەیدی کۆچەڵەکان زوو پڕ دەبن، هەر وا زۆر دڵی خۆش ببوو، هیوایەکی باشی بە بەروبووی کارەکەی پەیدا کردبوو. ڕۆژێک ئیش و کاری خۆی خێرا تەواو کرد، بە ئارەزوو بە لێڕەوارەکەدا دەگەڕا، بە نیازی ئەوەی بەڵکو کانیئاوێک بدۆزێتەوە لە کوندئاوگێڕان ڕزگاری بێ، بە کەژەکەدا فرە هەڵگەڕا و تەواو لە ڕێباز و ئاوەدانی دوور کەوتبووەوە. نزار لەوێ زۆر پڕ و داری تەنبوو ئەستوور و داری تەنبوو ئەستوور و کۆنەساڵی فرە بوو. لە شیوەڵێکدا تنگەل و زەل و قەرەم دیاری دا. بەرداو، بەرداو بەرد و بندارەو بندار بۆی چوو تا گەیشتە پێشەوە. تەماشای کرد ئاوێکی کەمە، لە سەرەوە دێتە خوارێ. زانی کە دوور یا نزیک کوێرەکانییەک لەو ناوەدا هەیە. بەرەو ژوور هەڵکشا تا گەیشتە بن داربەڕوویەکی زۆر ئەستوور و کۆنەساڵ کە بە لک و پۆپی خۆی سێبەری لە مەودایەکی هەراو کردبوو. ڕابواردنی ساڵانی زۆر شوێنیان کردبووە دڵی پیرەدار و کلۆرێکی گەورەی تێکەوتبوو. لە بن داربەڕووەکە کانییەکی بچووکی لێ بوو، بەڵام تا بڵێی ئاوەکەی ڕوون و سارد بوو. لێی دانیشت و نەختێ بەری کانییەکەی خاوێن کردەوە و دەست و دەموچاوی شوشت و دوو سێ مستی ئاو خواردەوە و لە حاستی خۆی پاڵی دا بە بەردێکەوە تۆزێ بحەسێتەوە. کە سەری هەڵبڕی تەماشای کرد ئەوا سیپاڵێک و هێندێ کەلوپەل لە بەرامبەریەوە لە ناو کلۆری دارەکەدا دیارە. گوتی، ڕەنگە ئەوانەش هینی چارەڕەشێکی وەک من بن، وا چاکە چاوەڕوانی بکەم تا دێتەوە. هەر باشە لەم نزارە بەسامەدا هاواڵێکم بۆ پەیدا بووە. ماوەیەک چاوەڕوانی کرد لە لابەلای دارەکانەوە کابرایەکی ڕیش سپی ناوچەوان پاک دیاری دا. وردە وردە هاتە پێشەوە. وەیسە لەبەری هەستا و سڵاوی لێ کرد، ئەویش زۆر بە ڕووخۆشییەوە وەڵامی دایەوە و چاکوخۆشی لەگەڵ کرد. وەیسە پرسی، مامە گیان، ناوت چییە؟ مامەی پیرە کوتی، ئینسان. وەیسە ئەم ناوەی بەلاوە سەمەرە بوو. ئیتر نەیویست لێی بپرسێ کێیە و چ کارەیە و بۆچ لەوێیە، بە دەرفەتی زانی و لە دڵی خۆیدا وتی هەرچییەک بێ یان پیاو چاکە یان بە لانی کەمەوە دنیا دیتووە و بەرژەوەندی زۆرە، وا باشە چارەڕەشی خۆمی بۆ بگێڕمەوە و تەگبیرێکی پێ بکەم. کە باسی شپرزەیی خۆی بۆ کرد، لالۆی پیرە بەزەیی پێداهات و بزەیەکی هاتێ و کوتی، هەر وا نابێ، بەڵام درەنگ و زوویی کەوتووە. بە هەر جۆر من دوو کەشکۆڵم هەیە، بەشیان دەکەین، یەکیان بۆ من و ئەوی تریشیان بۆ تۆ. وەیسا زۆری سوپاس کرد و لە دڵی خۆیدا کوتی، ئەمیش هەر باشە، کەڵکی شتێک دەگرێ. کەلالۆی پیرە کەشکۆڵەکەی لە کەلوپەلەکەی دەرهێنا و دایە دەستی، تەماشای کرد شتێکی زۆر جوانە و باش نەخشاوە و کەندەکارییەکی نایابی لێ کراوە، دەرخۆنەیەکی کپی بە سەرەوەیە، ئەگەر شتی تێکرێ تەپوتۆزی لێ نانیشێ. ئەمجار بە خەیاڵ شتی بۆ دەدۆزییەوە و تێیکا. ئاخری گوتی بۆ شەکرو چا باشە. کەشکۆڵی وەرگرت و گەلێک سوپاس و ماڵاوایی لالۆی پیرەی کرد و گەڕایەوە، کە لێی وردبۆوە وەک شتێکی لێ نوسرابوو وایە، وەک شتێکی لێ نوسرابێ وابوو، بەڵام نەیدەزانی بیخوێنێتەوە، بەینێک ڕۆیشت برسی بوو، گوتی خۆزگە ئەو کەشکۆڵە ئێستە نانوکێخۆرێکی تێدا بوایە. بە دەم ڕێوە یاری بە کەشکۆڵەکە دەکرد و سەری لابرد بزانێ چۆنە، کە تەماشای کرد نان و پەنیرێکی باشی تێدایە. تاوێک سەرسام ما و وتی، تۆ بڵێی ئەمە وەک هەمانە بۆر نەبێ یا کەشکۆڵێکی جادوویی بێ هەرچی پیاو ئارەزوو بکا تێیدا بێ؟ نان و پەنیرەکەی خوارد و کوتی، خۆزگە پڕبوایە لە ئاوی سارد. کە دەرخوانەکەی لابرد پڕ بوو لە ئاوی سارد، تێریشی ئاو خواردەوە، ئەمجا وتی، خۆزگە سێ چوار پیاڵە چاشی تێدابوایە، دیسان کە دەرخوانەکەی لابرد چاشی تێدابوو. وەیسە لە خۆشیان هەر ئەوەندە بوو باڵی نەدەگرتەوە، وتی ئیتر دەحەسێمەوە، ئیتر ناسکۆڵ و دایکم و خەسووم برسایەتی ناکێشن، ئیتر گرانی و هەرزانی نازانم، ئیتر لە نانی گاڵ و پووە خواردن ڕزگارمان دەبێ. بەرەو ماڵ کەوتە ڕێ، تا زووتر خێزانەکەی تێرکا و تامەزرۆییان بشکێنێ. لە خۆشیان لە خۆشیان و پەلە پەلیان ئاگای لە دەوەن و پنچک و بەرد و دار و دڕک و داڵ نەبوو، هەر وا سەر دەپەڕی، هێندێ جار گۆرانی دەگوت، هێندێ جاریش لە کەشکۆڵەکە ورد ئەبۆوە و قا قا پێ دەکەنی. هەر دوو هەنگاوی دەکردە هەنگاوێک و خێرا دەهات تا لە دێ نزیک بۆوە. قەڵای فەرەیدوون بەگ لە ژوور ئاواییەوە بە جێگایەکی بەرزەوە بوو. پەنجەرەکانی دیوەخانەکەی دەیانڕوانییە هەموو ئاوایی و ماڵ بە ماڵی لێوە دیار بوو. فەرەیدوون بەگ هەمیشە لە سەرووی دیوەخانەکە لە بەر پەنجەرەیەک دادەنیشت و سەرنجی خەڵکی ئاوایی و کار و کردەوەیانی دەدا. وەیسە گەیشتە قەراخ ئاوایی و فەرەیدوون بەگ چاوی پێکەوت لە خێرا ڕۆیشتنی وەیسە و لە زوو هاتنەوەی هەستی بێدار بوو هەنگاو بە هەنگاو بەر سەرنجی دا کە نزیکتر بۆوە تەماشای کرد لە خۆشیان دەموچاوی پێ دەکەنێ و شتێکیشی توند گرتۆتە بن باخەڵی فەریدوون بەگ گوتی، ببێ و نەبێ، ئەم خۆشییەی وەیسە سەبارەت بەو شتەیە لە بن باخەڵیدایە. کە لە دیوەخان نزیک بووەوە فەریدوون بەگ بانگی کرد، ئا وەیسە، وەرە ئێرە! وەیسە لە ترسا نەیوەرا وەڵامی نەداتەوە، ناچار چووە دیوەخانە. فەریدوون بەگ گوتی، ئەوە چییە بە بن باخەڵتەوە؟ وەیسە گوتی، هیچ نییە، کەشکۆڵێکی دەروێشییە. فەرەیدوون بەگ کەشکۆڵی لێ وەرگرت و تەماشای نەخش و نیگارێکی سەیری تەماشای کرد، نەخش و نیگارێکی سەیری لێ کرابوو، کە سەرنجی ئەو لاکەی دا، بە خەتی جوان لێی نووسرابوو کشتوکاڵ. تێگەیشت کە چەندە هێژا و بەنرخە، گوتی ئەمە بۆ من باشە، تۆ کابرایەکی وەرزێر و بۆرە پیاوێکی بێ سەروپێی، شایانی تۆ نییە. ئەوەندەی وەیسە پاڕاوە و لاڵاوە سوودی نەبوو، بە پاڵەپەستۆ کردیانە دەرەوە. فەرەیدوون بەگ ئیتر خەو و خواردنی لێ هەڵگیرا. هەمیشە خەرۆت خەریکی کەشکۆڵی تاین بوو. ئەوەندەی خەلە و چەڵتووک و تووتن و پەموو و نیسک و نۆک و دانەوێڵەی تر لێ پەیدا کردبوو، ماڵەکەی وەک هەڕاجە بازاڕ هەمیشە پڕ بوو لە بازرگان و چەرچی. دارایی و سامانێکی زۆر و زەوەندی پێکەوە ناو قەڵاکەی لەبەر کارەکەر و خزمەتکاری زۆر و زڕەزڕی ڕادوێ و بریسکە بریسکی کارەبا و وڕەوڕی ترمبێل و چزوهوڕی چێشخانە و زرینگە زرینگی بتڵ بتڵ و پێک هەر دەتگوت کارەبای شارە گەورەکانە وەیسەی چارەڕەش لە تاوی کەشکۆڵەکەی ئاگای لە بنێشتکردن بڕاو بن دار و بن دار بە دوای لالۆی پی لالۆی پیرەدا دەگەڕا. سەرکانییەکەی کردبووە وارگەی بەیانی و ئێوارێ، بەڵام بۆ نەگبەتی بە هیچ جۆرێک ئاسەوارێکی لە لالۆی پیرە بەدی نەکرد. ماوەیەکی زۆری بەم چاوەڕوانییەوە ڕابوارد، هیچ سوودی نەبوو. ئەمجار بیرێکی لە حاڵی خۆی کردەوە و کوتی، من تازە خەریکی چیم؟ پاش ئەوەی نەمفامی و کەشکۆڵەکەم لە کیس خۆم دا، لە بنێشتکردنەکە بۆ واز بێنم؟ ئەدی دوو ڕۆژی تر خێزانەکەم بە چی بەخێو کەم؟ پارەی مەختەکەی بەگ چۆن بدەم؟ وەیسا کە لەسەر کانییەکە ئەم بیرانەی دەکردەوە تۆزێک هۆشی هاتەوە بەر و دەموچاوی شۆرد و نەختێ ئاوی خواردەوە و بە داخێکەوە سەرنجی جێگای لالۆ پیرەی دا و کە چۆڵ و هۆڵ بوو هەستا و بە هەناسەساردی گەڕایەوە سەر ئیش و کارەکەی بنێشتی کۆ کردەوە و کردێ مەشقاڵە و بردیە شار فرۆشتی کە پارەکەی وەرگرت و لێکی دایەوە هەر ئەوەندە بوو لە جیاتی مەختە بیدا بە فەرەیدون بەگ لە تاوان ئەژنۆی شکاو گوتی، ئەو زستانە خێزانەکەم لە برسان دەمرن. پارەکەی نا باخەڵ و بە شپرزەیی لە شار دەرکەوت. لە قەراخ شار خانوویەکی گەورەی تازە دروست دەکرا. وەیسە لە دیاری وێساو سەیری کرێکار و وەستاو ئیشەکەیانی دەکرد و لە دڵی خۆیا دەیگوت ئەگەر بمگرن بە کرێکار ماوەیەک ئیش دەکەم و شتێک بۆ خێزانەکەم کۆ دەکەمەوە. وەیسە لەم بیرەدا بوو کە کابرای وەستا چاوی پێکەوت و بەناو بانگی کرد، وەیسە! وەرە بۆ ئێرە! وەیسە سەری سوڕما و چووە پێشەوە. وەستا گوتی، وەیسە! ئەوە نامناسیتەوە؟ وەیسە گوتی، نە بەخوا! جا من تۆم لە کوێ دیوە تا بتناسمەوە؟ وەستا گوتی، من ئەو کابرایەم کە شکۆڵەکەم دایەی. وەس، وەیسە ڕای کردە پێشەوە و دەستی کردە ملی و گوتی، تۆ ئەو وەختە لە نزار بووی و ئێستا لە شاری و بەنایەتی دەکەی! ئەمە لە کوێ بە بیری مندا دەهات؟ وەستا گوتی ئاخر وەیسە بەرخ هەمیشە لە ژێر سەوەتەدا نابێ ئینسان بەرەو پێش دەچێ ئێسە حاڵی چۆنە؟ وەیسە بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە و زۆری داد و بێداد کرد لە دەست فەریدون بەگ وەستا کە جوان ببۆوە و وەک کوڕێکی پیت و قۆز دەهات و دەچوو گوتی وەیسا خەمت نەبێ کەشکۆڵەکەی کەشم بۆ هەڵگرتووی لێرە بوەسە تا دێمەوە لالۆی ئینسان تاوێکی پێچوو هاتەوە کەچکۆڵەکەی دا دەست وەیسە وەیسە وەری گرت و زۆری ماڵاوایی لێ کرد و بە دڵخۆشیەوە کەوتە ڕێ ماوەیەک ڕۆیشت لە ڕێگا ویستی تاقی بکاتەوە هەرچەند نیازی لێ گرت و تەقەلای دەرخۆنەکەیدا بۆی نەکرایەوە هەرچەند نیازی لێ گرت و تەقەلایدا دەرخۆنەکەی بۆ نەکرایەوە ئیتر خۆی پێوە خەریک نەکرد و لە خۆشیان کارەساتی پێشووی لە بیر چۆوە بە پەلە ڕۆیشتەوە بۆ ماڵەوە گەیشتەوە ئاوایی سەر لە نوێ فەریدون بەگ چاوی پێکەوت و بانگی کرد کە چووە دیوەخان گورج ئەم کەشکۆڵەشی لێ سەند هێشتا وەیسە لەوێ وەستابوو کە فەریدون بەگ وەک تەلیسمێکی بە ناوی ئەوەوە بێت دەستی دا دەرخۆنە دەرخۆنەی کەشکۆڵەکە و بۆی لابرا بەڵام دەست بەجێ دوو مستی قورس و قایم لە کەشکۆڵ هاتنە دەرێ و ڕاست و چەپیان لە سەری فەریدون بەگ گرت و لەلا جانگیان دەسرەواند. هەروا پشوویەکی پێ نەچوو، هێندەیان بە سەریا کێشا نزیک بوو مێشکی بە کونەلووتیدا بێتە خوارەوە. فەرەیدوون بەگ خۆی پێ ڕانەگیرا و لە تاوانا هاواری کردە وەیسە، کوڕە وەیسە فریام کەوە! وەیسە تۆ کوڕ و برامی، من کردم تۆ نەیکەی، جارێکە و ئەم جار، ئەمان وەیسە، دەخیل وەیسە! وەیسە ئاهێکی هاتەوە بەر. بە کەشکۆڵی تاین پیشدەستوور بوو، کوتی، ئاغام، بفەرموو کەشکۆڵەکەی ترم بۆ بێننەوە جا ڕزگارت دەکەم. فەرەیدوون بەگ بانگی کرد، کێ لەوێیە؟ ئا ڕاکەن کەشکۆڵەکەی بۆ بێننەوە. خێراکەن، گیانم دەرچوو، کەللەی سەرم ورد و خاش بوو. کورە وەیسە، من ماڵی دنیام بۆ چییە، گیانیشم هی تۆیە. خزمەتکارێک هاتە ژوورێ و کەشکۆڵەکەی پێشووی هێنا و دایەوە دەست وەیسە. کە وەیسە کەشکۆڵەکەی وەرگرت، مستەکان لە جێگەی خۆیان وەستان و لە تێسرەواندنی سەر و گوێلاکی فەرەیدوون بەگ بوونەوە. فەرەیدوون بەگ بستێ زمانی دەرکێشابوو، چاوی بە مۆڵەق وێسابوو، زرینگە زرینگ لە سەریەوە ئەهات. سەرنجێکی کەشکۆڵەکەی دا بزانێ چ جادوویەکی تێدایە وا ئەم کارەساتەی پێ کرد. کە تۆزێ لێی خێس بۆوە لێی نووسرابوو، زەوی بۆ وەرزێر و مەرگ بۆ دەرەبەگ. ئیتر لە تاوانا وەک مار پێوەی دا، کەشکۆڵی بۆ وەیسە فڕێدا و ڕای کرد. ئەو ڕۆینەی ڕۆیشت نەگەڕایەوە. ئیتر جارێکی دیکە کشتوکاڵ لە وەرزێر و بۆرە پیاو داگیر نەکرا و هەر کەس ڕەنجی شانی خۆی هی خۆی بوو. ئەگەر کەسێک بیویستایە زۆرداری بکا و دەسڕەنجی خەڵک داگیرکا، مستەکان لای چەناکەی ئەوێستان و دەستیان دەکردەوە بە تێسرەواندنی. وەیسەش بە تێروتەسەلی ڕای بوارد و لە نانی گاڵ و پووە ڕزگاری بوو. منیش هاتمەوە هیچیان نەدامێ.